تاکەکان ئاشتی کۆمەڵگا و شارەکەمان ئاشتی هەرێمەکەمان بپارێزین بە هەموو وڵاتان ئەتوانن ئاشتی و ئارامی سەر زەوی بپارێزن وەک وتویانە چەپڵە بە دەسێ لێ نادرێ ئەگەر یەکێک تێکی بدا یەکێک بینا بکا تەواو نابێ ئەبێ بە هەموومانەوە بینا بکەین و ڕێگری لە تێکدان بکەین بۆوەی ژیانمان وڵاتمان پڕ خێر و بەرەکەت و خۆشی ببێ هۆکاری زۆربوونی تاوانەکان چین هەفتەی پێشوو بۆم ژماردن بیرتانی هێنمەوە لەگەڵ چەندانەیەکی ترا تێکچوون و نەمانی شیرازەی ڕەوشت تێکچوونی باری ئاسایش و هێمنی وڵات، موعتادبوون، ئالوودەبوون بە مادە خراپەکان، نالەباری باری ئابووری و بێکاری، کەمتەرخەمی خێزان و نەپرسینەوە لە مناڵەکان، کرانەوەی چەندین باوەش بۆ گەنجان ئەگەر لە ماڵەوە کەمترین لێپرسینەوەیان لەگەڵ کرا، باوەشیان بۆ ئەکرێتەوە، فەرموویان لێ ئەکرێ، ئەکرێن بە فەرماندە، ئەکرێن بە گەورە، بۆ ئەوەی کەوا مەرامی خۆیانیان پێ حاسڵ کەن. ڕاگەیاندنی بەرەڵاو بێمانا بە مۆبایل، سیدی، تیڤی، سەتەلایت، فلیمە شەڕەنگێزەکان بە ناوی ئازادییەوە، ئازادی هەر تاکێک بگری ئەوە ئازادە هەرچیەکا ئیتر لەوێوە ئەم نەهامەتیانە ڕوی کردوەتە ئەم کۆمەڵگا کزی و نەبونی ئیمان و ئیلتیزام بە بەرنامەی خواوە کاتێ ئینسان وازی لە خوا و لە دین و شەریعەتی خوا هێنا دڕندەیەکی لێ دەرەچێ نۆیەم شەڕی یەک لە دوای یەک و کوژرانی چەندین سەرپەرشتیاری خێزان و بێ باو کەوتنی مناڵ و بێ مێرد بوونی ژنان و و وەستانی پرۆسەی هاوسەرگیری و زۆر بوونی تەڵاق زۆر بوونی مادەکانی کوشتن و بەدڕەوشتی ئاسان دەستکەوتنیان نەبوونی یاسایەکی کارا و تۆکمە و نەترس لە لایەک، نەبوونی دەزگای جێبەجێکردن بۆ ئەو بڕیارانەی یاسا دەریبکا لە لایەکی تر، کە نەکردن لە بەرنامە و دینی خوا وردە وردە لە ماڵ دەرکردنی و جێگرتنەوەی بە یاسا و بەرنامەی زەمینی کە سەراپا بەگژی پاکیزەگی و دەستپاکی و شەهامەت و ڕێزگرتن و شکۆدانان بۆ گەورە و ڕیش و پۆپ سپیان دانراوە بەناوی کۆنەپەرستی و دواکەوتووی و پێشێلکردنی مافی مرۆڤ و مافی ژن و ئازادییەوە ئەوەی بشێ و نەشێ ئەیهێننە ناو ئەم کۆمەڵگا و ئەم گەل و میللەتە. بەڕێزان. گوێ بگرن بۆ نوری چاوەکانم رسول اللە بزان چی ئەفەرمێ ترسناکی بڵاو بونەوەی تاوان و سەرپێچی کردنی بڕیارەکانی خوا ئیمامی ابن ماجە لە سونەنیا ئیمامی ئەحمەد لە مەسنەدا و ئیمامی حاکم لە مستدرەکە بە ئیسنادێکی صحیح دەگێرنەوە لە عبداللەی کوری عمری کوری خطاب خوایان لێ رازی بێ کە پێغەمەری خوا فەرمی ئەی جەماوەری کۆچەران پێنج دەرد هەیە پەنا ئەگرم بەخوا کە تووشتان بێ یەکەم هەر گەلێک هەر کەسێک هەر میلەتێک لە کێشان و پێوانە دزی و ترازو بازیان کرد خوای پەروەردگار دەردی قاتی و قڕی و گرانی ئەدا بەسەریانا و دەسەڵات و کاربەدەستان زاڵ ئەکا بەسەریانا ستەمیان لێ ئەکەن و خەڵک هەرچی پەلەقاژە ئەکەن تیا ناگەن بۆ دابین کردنی بژێوی و پێویستیەکانی ژیان ئەوە بەرهەمی ترازوبازی و گزی و فڕ و فێڵە لە کێشان و پێوان جا ئیتر ئەو کێشان و پێوانە سڵق و پەتاتە بێ پیاز بێ یا قسە بێ یا شەهامەت و پیاوەتی بێ وەسف بێ یا زەم بێ هەمووی ترازووە دووهەم فەرمووی ئەی کۆچەران هەر گەل و نەتەوەیەک پەیمانی خوا بشکێنن ئەو بڕیارەی داویانە بەخوا جێبەجێی بکەن هەڵیان وەشاندەوە الا سلط علیهم عدوا من سواهم دوژمنی دەرەکی زاڵەکا بەسەریانا فاخذ بعض ما فی ایدیهم ئەو دوژمنەش هەندێک لەوەی لەبەردەستیانایە لە خێر و بێری وڵات دەیبا سێیەم، وما منع قوم زکاة اموالهم، هەر کاتێ خەڵک زەکاتی ماڵیان نەدا، الا منعوا المطر، خوای گەورە و پەروەردگار بارانیان لێ ئەگرێتەوە لە ئاسمانەوە، ئەگەر لەبەر گیانداران نەبووایە دڵۆپەی لێ نەئاتە خوارەوە. هەر کاتێک ئەی کۆچەران فاحیشە و داوێن پیسی و بەرەڵایی ئاشکرا بوو لە بازاڕ و سەر جادەکانا ئیعلان کرا خوای پەروەردگار لە ناو ئەو خەڵکەدا ئەنفلۆنزای بەراز و باڵندە، سەرەتان، ئایدز، ئەو هەموو نەخۆشیەی تر کە ئێستا ئایبینی دنیا پێوە ئەناڵێنێ و خەسەخانەکانی حکومەت پەنچەرن خەسەخانە ئەهلیەکان و عیادەکان ئەیان دا بە گژی یەکا، جعل بأسهم بینهم، ئەیان دا بە گژی یەکا، ئەم ئافاتانە کامیان نیە لەسەر زەوی، لە عێراق، لە کوردستان، لە دنیا کام لەم پێنج دەردە سەریان هەڵنەداوە و دیار نین؟ زۆر جار باسم کردووە بەڵام بە بەڕێزتان ئەڵێم ترازوبازی و فێڵکردن لە کێشان و پێوانە تۆڵەی لەم دنیایەدا یەکەم گرانی و قات و قڕیە دووهەم ستەمی کاربەدەستانە ئێستا قاتی نیە شت هەیە لە بازاڕ بەس قاتی گیرفانی تۆیە سەیری ئەەکەی و ناتوانانی بیکڕی حەزی لێ ئەەکەی و ناتوانانی بیخۆی ستەمی کاربەدەستان ئەوە نەوتراوە ئەوە نەوتراوە بێتان بووە لەو ڕۆژانە وەرەقەیەکی کارەبا تەلەفۆنیان بۆ کردم وتیان مامەسا کارەباکە زۆرە و ئەوانە وتم چۆن زۆرە وتی وەڵا زۆرە وەڵا ڕۆشتین وتی وەڵا مامەسا لە سا شەش سەڵ نرخی کارەبا زیاو کراوە یعنی ئەگەر جاران دەدی ده هزار و بات وێستا شەس هزار و بۆیەت و هەر عینی ئەو گوڵەپەی داگیرساندوو ئیستا ئەڵێن با خەریکە باجی هەناسە و خەوتن و ئەوانەش دائەنێن ینی زەبڵ و ئاو یەک زەڕە ئاومان نییە ینی تەشتێدانێ لە عەرزا ئاوی بەلوعە نایە بۆ ماڵی ئێمە ئەگەر خوا ڕەحمی کردووە ئەو بەلوعەیە بۆ مزگەوت کە مزگەوت تەنکیەکان پڕە بێ ئینجا سەرەکایە بۆ ماڵی ئێمە ئەڵێ بیبڕە ئەڵێن بیبڕە نامەوێڵە نابێت چۆن نەبێ نابێ بیبڕی ئەبێ پارەیش بدەی ئەمە ستەم نییە ئەمە زڵم نییە ئەمە چەتەی نییە چەتەی حکوومەت بیکا کەمی دەرامەت و پیانەگەیشتن خەڵک زۆر ڕەنجەدا مرۆڤ وای زۆر پیاکە ئالم بێ بازاڕە ئینسانی وای زۆر پیاکە بەردەوام هەوڵەدا، معاشێکی هەیە، کارەکە، دووکانێکی هەیە، باخێکی هەیە، مەڕوماڵاتی هەیە، لەگەڵ دوانی ترا شەریکە، یانی نازانی هەوڵەدا بەس پیا ناگا، بەشی ناکا. و نقص المؤونە، ئیسراحەت نامێنێ، نامێنێ. دووهەم، تۆڵەی پەیمان شکاندن. وەعدێ داومانە بەخوا، ئییاک نەعبود و ئییاک نەستەعین، وەعدێ داومانە بەخوا لەسەر شەریعەتەکەی تۆ دامەزراوە بین. کاتێک کە ئەو وەعدە ئەشکێ، خوا قەرار ئەدا، یەکەم، داگیرکەرانی بێگانە زاڵ دەبن بەسەرمانا. ئەوە نیە هاتووە؟ دەمێ ڕووسیە و دەمێ ئەمەریکا و دەمێ ئینگلیز و دەمێ ئیتالیا و دەمێک نازانم ئەوروپا و دەمێک تورکیا و دەمێ ئێران و دەمێ عەرەب و هەر جارەی یەکێک یەت ئێمە داگیرەکە تەمان ئەوانی ژەرێک جاری یەکێ داگیریانەکە خۆ هەر ئێمە نین وابزانن من کە باسی کوردستان ئەکەم ئیتر ئێمە لە خەڵک خراپترین نا مەبەستم ئەوە نیە بەڵام ئەمە ئەسبابێکی هەیە پێغەمبەرێک کە خوا ئەفەرموێ وما ینطق عن الهوا لە خۆیەوە قسە ناکا خوا وەحی بۆ ئەنێرێ خوا ئاگاداری کردوە ئەم شتانە ڕوو ئەدەن دووهەم بردنی هەندێ لە داهات و بەرهەمی وڵاتەکەم ئەوە فەرمێ بعض ما فی ئەیدیهم ئەرێ هیچیان هێشتوەتەوە بۆ ئێمە توخوا ئەبێ میلەتێک لە ساڵێکا بەرمیلێ نەوتی نەدرێتێ یەک بەرمیل نەوت یەک بەرمیل نەوتی نەدرێتێ ئەکرێ سەدی دوکان و دەرمەریخانێ و ببێ محەتەی غازی و محەتەی نازانم چی و ببێ جاری وا دوو شەو ڕۆژ کارەبا ڕووناکاتە ماڵ بۆ شەحنی مۆبایلیش ئەو داگیرکەرانە ئەیبەن بە ئاشکرا و بە نهێنی، جاری وایە خۆیان بۆیان ئەنێرن. تۆڵەی زەکات نەدان بە تەواوی و گرتنەوەی لە هەژاران و فڕوفێڵکردن تیایدا، نەبارینی بارانە و کەمیی بارانە و گرتنەوەی ئاسمانە، ئەو تۆزەش دێ بە بۆنەی مەڕوماڵاتەوە. خوای بارێنئ گینانە ئەمە تۆڵەی بەدڕەوشتی و زینا و نێربازی و هاوڕەگەزبازی و بڵاوەکردنی بەسەر جادە و پارک و گەڕەکەکانە دەرکەوتنی جۆرەها نەخۆشی ترسناک لە ناو کۆمەڵگادا کە هەر ناویشیان نەبیسراوە. فریا ناکەوی حەل چییە؟ حەل گەڕانەوەیە بۆ ئەو پەیمانەی داومانە بەخوا وازێنانە لەوەی کەوا تاوانە و ئەنجامی ئەدەین لەو فڕوفێڵەی کەوا شەیتان پێمانەکات لە زەکاتا بێ لە تاوان و فاحیشەیا بێ، لە حوکم نەکردن بە دینی خوا بێ، لە پەیمان شکاندنی خوا بێ، لە ترازوبازیا بێ، ئێمە کەی وەعدی خۆمان جێبەجێ کرد و گەڕاینەوە بۆ لای رب العالمین، خوای پەروەردگار قەراری داوە. خوا جل و بەرگی ترس و برسێتی لە بەری ئەو خەڵکە ئەکا یانی چۆن ئەم ئەم جلە لە بەر ئەکەین ئاوا ترس ئەچێتە گیانمان ئەچێتە بەرمان برسێتی هەیە تێر ناخوا خەوی نامێنێ ئەبێ ئاگامان لە خۆمان بێ. شەڕی ناوخۆ، تۆڵەی وەلاخستنی پەیامی خوا، کارنەکردن بە قورئان، جعل بأسهم بینهم، شەڕی ناوخۆ، بەیەکدا هەڵگژان، شەڕی خێزان، بێ هیچ، پیاوێ دوێنێ تەلەفونم بۆکە ئەڵێ مامۆستا وەڵڵاهی یەک کێشەم نییە لەگەڵ خێزانمە ئێستا ئەڵێ حەزەکەم نەوبینم. شەڕی گەڕەک و گوندەکان، شەڕی عەشیرەت و تیرەکان، شەڕی حیزب و لایەنەکان، شەڕی حکومەت و دەوڵەتەکان، هەمووی جعل بأسهم، ڕێکیش ناکەون. شەرهەڵگیرسان ئاسانە، بەس خۆشکردنی بەین زۆر زەحمەتە. بیست مەلای عاقڵ، بیست پیاوی حەکیم، بنێرە بۆ سوڵحێ شڕشێتێک لەو لاوە چووتەیەک بکا بۆیان بە گوێی ئەوەکەن بە گوێی ئەم حەکیم و عالم و دڵسۆزانە ناکەن پیرەژنێک لەو لاوە قسەیەکی کرد بە گوێی ئەوەکەن بە گوێی خەمخۆرەکان و زانا و دڵسۆزەکان ناکەن جعل بەسەهم بینهم حیساب نەکردن بۆ کەس، نەمانی گەورە و بچووک، هەر کەس بە کڵاوی خۆیی پێوێ، کەس کەس بە ڕاست نازانێ، ئەوە چییە؟ جعل بأسهم بینهم، بۆ؟ چونکە دینی خوا حوکمی پێ ناکرێ. عاتڵ بووە، قانوونی ئەرزیان داناوە، ئەوەی خوا داوایەکە خستویانەتە کەنار، ئەم هەموو دەرد و داخە، ئەم هەموو کێشە بێ چارەسەرە لە کوێوە هاتن؟ کێ دروستی کردن؟ ئایا ئاسمان و زەوی گۆڕاون؟ خۆر و مانگ گۆڕاون؟ ئاو و هەوا و خاک گۆڕاوە؟ نا، ئەوە ئێمەی مرۆڤین تێکچووین، چاکمان لا خراپ بووە، شیرینمان لا تاڵ بووە، بێ ئەمری خوامان لا بووە بە شتێکی عادەتی، بێ ڕێزی دایک و باوک بووە بە مۆدەی ڕۆژگار، فڕێدانی جلوبەرگ و پۆشتەیی و حیشمەت بووە بە کۆنەپەرستی، لاساییکردنەوە لە زۆر شتا بووە بە نیشانەی ڕۆشنبیری و پێشکەوتن. لە هەر کەس دەپرسی ئاخ هەڵدەکێشێ بۆ زەمانی زوو، بۆ خواردنەکانی زوو، بۆ خزمایەتی زوو، بۆ یارییەکانی زوو، بۆ میوەی ئەوسا، بۆ ماڵ و خانووە کۆنەکە. هەر کەس ئەدوێنی گلەیی لە بەختی خۆیەکا، دەوڵەمەند و بەرپرسەکان لە هەمووان زیاتر. ورگیان پڕ لە داخ و زووخە. هەژار و نەخۆشەکان ئاواتی گەورەیان بڕێ پارەیە سکێکی پێ تێر بکەن یا دەرمانێکی پێ بکڕن. پێشمەرگەکان ئاوات لە ڕۆژە سەختەکانی شاخ ئەخوازن. کەواتە گشتمان ناڕازین لەم وەزعە. حەل چییە؟ چارەسەر چییە؟ دەرگاکرێتەوە بۆ هاتنی مادەی سەرخۆشکەر و بێهۆشکەر بە ئاسانی تلیاکە هیرۆینە حەبە دەرگاکرێتەوە بۆ هێنانی فلیمی پیس فلیمێک گەنج فێری کوشتنەکە چۆن باوکی بکوژێ براکەی بکوژێ براژنەکەی بکوژێ دراوسێکەی بکوژێ چۆن خادم گەورەکەی بکوژێ سایق چۆن مەسئولەکەی بکوژێ فلیمە و بە سەو حەڵقە و دوو سەو حەڵقە لێ ئەدرێ دەرگا کراوەتەوە بۆ ئەوەی کەوا لە مۆبایلێکە ئەوەی بتەوێ لە کونجور و ناو شاخ و ئەشکەوتێکە لە خراپە بیبینی. باوک و دایکەکان ناوێرن ناوێرن ئامۆژگاری مناڵەکانیان بکەن. ناوێڵێ ناوێرێ بڵێ لە کوێ بووی بۆ دواکەوتی چونکە باوەشی بۆ کراوەتەوە وەریەگرن ناوی ئەدەنێ لە قەبی ئەدەنێ چەکی ئەدەنێ ناوێری من مناڵ بووم با باسی خۆم بکەم مناڵ بووم تووتنمان کردبوو گڵاشکێن گڵامانەشکاندەوە شتری لێدان منیش حەزم لە خوێندن و لە خوێندنەوە ئەوانە بوو هەر باوکم لە ماڵ دەرەچوو منیش بە دوای باوکمان ڕامەکراتم بۆ هەڵەبجە جاری وابوو عەسرە ئەچوومەوە بەس الحمدللە نەئەچووم بۆ شوێنی خراپ ئەبووم بە ڕەفیقی پیاوی گەورە و بەڕێز لە کتێبخانەی گشتی هەڵەبجە لە کتێبخانەی مزگەوتی پاشا کە مامۆستا پارەزانی و مامۆستا عومەر رێشاوی ئیدارەی کتێبخانەکەیانە کرد مامۆستا جەعفەر ئەبووم بە ڕەفیقی ئەو پیاوە گەورە و خوێنەوارانە لەگەڵ کۆمەڵێک کەسی گەنجی بە ئەدەب، بەس موهیم ئەوەیە من لە ماڵەوە غایبم، من قاچاخم، کاری خۆمانم بە جێهێشتووە، ئێوارە ئەچوومەوە حەزمەکرد باوکم نەمبینێ، ئەی چی بکەم؟ ئەبێ خۆم کەنار بایە بەشکم مەخوایە باوکم یا خەوی لێ بکەوێ یا پرسیار نەکا چەرداخمان نەبوو چەرداخ شریکی توتن دوو داریان دا کوتا ئاوا شریتەکەیان لێ ئەدا بە دەرد بزمارێ لەم بەرو زمارێ لەو بەرو ئەچم لە ژێری توتنەکە پاڵە کەوتم جازار پرخەپرخێکمەکە لە بەرەوەی دایکم بزانێت کە ئەوە تایەرەوە هاتووەتەوە باوکم خەوی لێ بکەوتایە ئەحەد ئەی وەرە ژوورۆ ماڵت کاول بێ یاخوا بۆ تۆ زوزو ناتیتۆ ئیسا هەڵسێ ورکتە دڕێ ئەی بۆ نەیە چوون بۆ شوێنێ ئەی بۆ لایەنێ وەری نەیەگرتم ئەی بۆ سەنتەرێ وەری نەیەگرتم نەبوو ئیسا بۆ ئاە ئێمە ژەمان دۆڕان پشی پشتێکیان بۆ بکردی نایە محەلەبی و بیرێکیان بۆ بکڕی نایە ئێمەش ئەمان گەنان خەلەل لە عەقیدە و دینیان نەبێ بە کەوش و کڵاشی ئۆڕا بۆ بەهەشت گەنجی ئیمڕۆ زۆر گەورەن کوڕ و کچیان زۆر گەورەن فەساد هاوارەکە وەکو کە لە شێرە قوقێنێڵێ وەرە بەڵام گەنجێک ئەبینی خۆی گرتووە خۆی ئەپارێزێ گیرفانی خاڵیە مستەقبەلی دیار نییە کەس نییە دڵی خۆشکە ئەو گەنجە زۆر گەورەیە زۆر بەڕێزە لەلای خوا خوای گەورە و پەروەردگار ئیمڕۆ بێ و بەیانی بێ دڵنیاتان ئەکەم هەقی بۆ ئەکاتەوە هەقتان بۆ ئەکاتەوە بەس خۆ بگرن سەبرتان هەبێ سەبرگرتن نارەحەتە بەڵام بەرهەمەکەی شیرینە بەڕێزان با خۆمان بگرین یعنی ئەگەر حکومت گەرەکی بێ کوشتنەوەنە زۆرە بێ ئەگەر حکومەت بیەوێ ئەو حکومەتەی کەوا ئەگەر قسەیە بکرێ لە سوچی دیوارێکە ئەی دۆزێتەوە ئەگەرەوە گەرەکی بێ ئەگەر یاسا هەبێ ئایا خەڵکە توانێ ئاوا بە ئاسانی خەڵک بکوژێ لەسەر شتی بەسیت ئایا خەڵک ئەتوانێ بە ئاسانی تەعدا لە ناموسی خەڵکی بکا و بچێتە سەر جێگەی خەڵکی و ناو ماڵی خەڵکی و ناو باخی خەڵکی و ناو حرمەتی خەڵکی؟ ئایا ئەگەر یاسا هەبێ دادگا هەبێ پۆلیس و هێز هەبێ ئایا ئەکرێ ئەم وەزعە ئاوا بەم جۆرە بڕوا ئەم خەڵکە ئاوا سەرگەردان و ماڵوێران بێ؟ ئەسڵەکە لەوێیە ئێمە خراپین ئێمە لە سەدا پەنجا خراپین پەنجاکەی تری لە کوێیە دەسەڵاتە و ڕژێمە و سوڵتەیە پەروەردە نەما تعلیم نەما ئەخلاق نەما دەرس نەما لە زەمانی بەعسا کە ئەو چاوی دەرەهێنا لە سەر شاخی هەورامان و شنروێ و باڵانبۆ کەس نەیەتوانی بە خراپە ناوی ڕژێم بەرێ بەڵام مزگەوتەکان جمەیە نەهاو لە دەرسی قورئان و ئەخلاق و پەروەردە و پێگەیاندن کوڕ و کچ ئیمڕۆ نەما بە ناوی تیرۆریست و بە ناوی ئەوە و ئەوە و ئەوە پێگەیاندنی رابۆ دەرسەکانیان داخست بۆیە گەنجەکان الا من رحم ربی ئەوانە نەبێ کە خۆیان حەزیان لێیە باقیەکەی تری تیاچوو فەوتا خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا یارمەتیمان بدا خوا ئیسلاحی حاڵمان بکە تۆبە بکەین خواوەرمانەگرێ تۆبە بکەین خوا لێمان خۆشە بێ بگەڕێینەوە ئاشت بینەوە لەگەڵ خوا خوا وەزعمان باش ئەکا چاکی ئەکا ناگەڕێینەوە ئەمە خراپتر لەمە بەڕێوەیە خوا پەنامان با خوایە نەخۆشەکانمان شیفا بدەی خوایە لە مردوەکانمان خۆشبی خوایە ئیسڵاحی حاڵی زینوەکانمان بکەی خوایە عاقیبەتمان بەخێر تەواو کەی خوایە لە هەموو ئافات و فیتنەیە ئێمە و هەموو موسڵمانان پارێزی خوایە گەلی کورد لەم ژێردەستەی و لەم زەلیلیە ڕزگار کەی خوایە چەوساوەکان زوڵم لێکراوەکان ڕزگار کەی خوایە پشتی زاڵم و ستەمکاران بشکێنی خوایە بە ناوی پیرۆزت داوات لێکەم هەر کەس داوای لێکردوین دوعای بۆ بکەین بۆ هەر مەرامێک کە ئەو هەیەتی و جێگەی ڕەزامەندی تۆیە و مەسڵەحەتی دنیا و قیامەتی ئەوی تایە خوایە مەرامی حاسڵ کەی